گوێگرانی ئازیز و خۆشەویست سلااوان لێبێت خۆشحاڵین لە بەشی پ حوتی خوێندنەوەی کتێبی چێشتی مجەوری هەژاری مکریانی هاتینەوە لاتان فەرمونون لەگەڵمان بن. هەژاری موکریانی لە گێڕانەوەی بەسەرهاتی ژیانی خۆیدا دەنووسێ بە بێجێی نازانم کورتە باسێکی ڕەحیم قازی بکەم و دەکەوێتە سەرباسکردن لەو دەڵێت ڕەحیم قازی بن ئامۆزای پێشەوە قازی محەممەد برای حەمە حوسێن خانی سەیفی قازیە لە سابڵاغ دەمناسی لاوێک بوو ئەویش دەگەڵ چەند لاوێکی دیکە هاتبوونە باکۆ کە فێری ئەفسری بن یان بخوێنن کە سابڵاغ شکا زۆریان هاتنەوە چەند کەسێکیان وەک کەریم ئەیوبی مستەفا شەڵماشی و علی گەلاوێژ و سوڵتان وەتەمیشی و ڕەحیم قازی نەهاتنەوە دەپاڵ دەرس خوێندندا بە ناو حزبی دیموکراتی کوردیان بۆ سازداون و ڕۆژنامەیەکی دووپەڕی بە کوردی و ئازەرییان حەوتانە نووسیوە. نازانم ڕەحیم چی خوێندووە، بەڵام ناوی دکتۆر ڕەحیم بوو. بەر لەوە بێمە مۆسکۆ نامەیەکیم پێ گەیشت، دەڵێ، وەرە ئێرە، پووڵی تەرجەمەی شیعرەکانیشت کە نزیکەی بیست و هەشت هەزار ڕوبڵە وەردەگری، بۆم نووسی، دەعوەتێکی سەیرە، تۆ لە ئاسمان سفرە ڕادەخەی و ناردیوانیشت سووتاندووە. چۆن دەتوانم بێم؟ لە ئاسایشگا هاتە لام، پاش چاردە ساڵ یەکترمان دیتەوە. هەردووکمان قەڵەوتر بووبووین و ئەو زگی لە من زلتر بوو. لە قسانی بۆنی ئەوە دەهات کە لە جێی پێشەوا بکرێتە سەرۆکی کورد. گوتم کاکە، بارزانی لە مۆسکۆ بوو. لە جزیرەی سوریا ڕۆژێک شوانێکی یەزیدی و خاوەن مەڕێک چەققەیان بوو کە فڵانە مەڕت دزیوە، درۆ دەکەی گورگ نەیخواردووە. شوانەکە زۆر سوێندی بە شێخ هادی و بولقاسم خوارد بەهرەی نەبوو بڕوایان نەکرد کەچی وتی سوێن بەسەری مەلا مستەفا بارزانی نەمدزیوە کابراوتی دڵم پاک بووەوە ئەمڕۆ لە سەرانسەری کوردستاندا ناوی بارزانی لە سەروی هەموو ناوانە باوەڕناکەم تۆ بتانی ئەو شوێنە بگریەوە داوەتی باکۆیشم هەر ئەو پێکی هێنا هەرگەیمە باکۆ ئازەربایجانی و کورد باشیان باس نەدەکرد دەیانگوت پیاوی دەوڵەتی مەرکەزییە و زۆر کەس لە هاوڵاتیانی ئازەربایجانی بە گرتن داوە کە لە حەبسدا فەوتاون، سەرەڕای ئەوەش ئەو ئازەربایجانیانەی کە لەبارەی نامووسپارێزییەوە زۆر شێلگیرن دەیانگوت ژنەکەی جوولەکەیەکی ڕووسە، ئابڕووبەرە، تۆ نسحەتی بکە با دەست لەو ژنەی بەردە. دەمگوت من حەقم چییە؟ خۆ من قازی مەملەکەت نیم. پاش سوبحانە خواردنێک یەکێک هات وتی، ژەنەراڵ غولام یەحیا دەیەوێ بتبینێ. خستمیە ترۆمبێلێکی سەرداپۆشراو لە ماڵێک دابەزی. تاوێک بە داڵانێکی تاریکدا ڕۆیشتم. بردیانمە ژوورێکی زۆر تاریک. غوڵام یەحیا لەوێ بوو. وتی. لە ترسی ڕەحیم ئاوا تۆم هێناوە هەر بزانێ منت دیوە واوەیلا بە حاڵم زۆری دەردی دڵ لە حیزبی تودا هەڵڕشت دەیوت ئەگەر جارێکی دیکە بگەمەوە ئێران و چەکێکم بەدەستەوە بێ هەرچی بڵێ تودەم بۆ بابی تەمبێی دەکەم چەند پەیامێکی بۆ مەلا مستەفا نارد لە ئوتێلەکە خەبەرێک لە من درابوو کە ئەوسا باوەڕم کرد ڕەحیم چاودێری بزوتنەوەی خەڵکی باکۆیە و کە لێی ئەترسن بە خۆڕایی نییە خەبەریش ئەوە بوو حەمەد گوتی، ڕەحیم گوێی لە قەول و قەرارتان گرتووە، هەڕەشەی لە سیویل کردووە بۆیە نەیتوانیوە بێتە لات، منیش وتم، چۆنی زانیوە؟ وتی، هەرکەس لە تەلەفۆنی ئوتێلەکە قسە بکا، دەبێ ئەو بیزانێ. لە یەکەم دیتنەوەیدا زانایی و عیلمێکی وام لێ هەست نەکرد کە بەرچاو بێ، بەڵام کە عەلی گەلاوێژم دیت وای بۆ چووم کە عەلی وەک مەولانای ڕۆمی زمانی شەمسی تەبرێزییە و بە دەردی بەشیر موشیری بەغدایە گۆتەنی تۆ بنووسە و من تەلیفی دەکەم علی هەم شاعر هەم نووسەر هەم کوردیزانی باش دکتۆرای لە اقتصادی سیاسی هەبوو شەوێک ڕەحیم تا سعات دوانزە لام بوو وتی ئەگەر تەلەفۆنم بۆ کرا با لە ماڵەوە قسەم دەگەڵ بکەن سعات یەک سلتان وەتەمیشی بە تەلەفۆن وتی حەمزە عبدوڵڵا دەگەڵ جەمال حیدری چۆنە لای سۆلسۆف زۆریان خراپەی بارزانی گوتووە مزگێنی بە ڕەحیم بدە ئەویش وتی هەر خۆت بە تەلەفون پێی بڵێ لە ئاسایشگای گێرتسن نامەی ڕەحیمم بۆ هات 28 هزار ڕوبڵەکەم ببووە 22 لە نامەیەکی دیکەدا هەش دەبوو جاری سێم بوو بووە دوانزە تێنە دەگەیشتم چییە بەڵام کە لە باکۆ دیتم و باسییان کرد کە چۆن هەموو ژیانی سەرفی ژنان و مەشروب دەکا پێم سیر بوو کە دوازدەکە بۆ نەچووەتە ژێر سفرەوە. من هەر ڕۆژە حەقی نووسینی مەقال لە ڕۆژنامەی ئازەری و ئەرمەنیدام بۆ دەهات پۆڵ وەک کاوا بوو کە دەهاتمەوە بۆ مۆسکۆ 6هزار ڕۆبڵم دایە خزمەتی و ئەوی تریشم بۆ حەمەدی مەولودی بەجێهێشت کە ڕەحیمیش چەند پارچە دیاری جوانی دابم و دیار بوو بە گرانی کڕیون. دەعوەتنامەیەکم بۆ هات کە دەوڵەتی ئازەربایجان کۆبوونەوەیەکی سازداوە و تۆش دەبێ لەوێ بی. دەعوەتێکی زۆر گەورە بوو، سەرانی حیزبی تودەی، ڕادمەنش، ئیرەج ئەسکەندەری، ئەمیر خیزی، جەودەت لەوێ بوون. دەبێ ئەوەش بزانی کە لە پێشدا هەر وەک بەناو کۆمەڵی کوردان هەبوو. فیرقەی ئازەربایجانیش بە ناو تەشکیلاتێکی لە باکو هەبوو، بەڵام کە من لەوێ بووم، ڕووسیە لێی مەنع کردبوون و خستبوونیە سەر حیزبی توودە کە زۆربەی ئازەربایجانیەکان لەوە ناڕازی بوون و نەیاندەوێرا قسە بکەن. سەرۆکایەتیی کۆبوونەوە درا بە ڕەحیم قازی. ئەو نۆرەی قسەکەرانی دیاردە دەکرد، وتی، لە دوای هەمووان نۆرەی تۆ دەدەم. چەند کەس لە ئازەربایجانیە ئێرانیەکان قسەیان کرد. هەمویان وتاریان بەوە دوایی دێنا کە ئازربایجان یەک پارچەیە و دەبێ ڕۆژێک ببینەوە یەک لە ژێر حکمی هاوبەشی شوڕەویدا نورە گەیشتە ئیرەجی ئەسکەندەری بەوپەڕی فەساحەت و بەلاغەت نوتقێکی زۆر ڕێک و جوانی کرد و چەندین شعری حافظ و سعدیشی دەناودا بەشایەت هێنایەوە لە باسی کورد گوتی قازیها لە ڕێگەی ئازادی ئێراندا گیانیان فیدا کرد دەربارەی ئازەربایجان وتی، ئێمە فارس و ئازەری و کورد وەک سێ منداڵی بێ باب واین، نانەکەمان لە سندوقێکدایە لاسارێکی ملەستور قفڵی داوە و لەسەری دانیشتووە، دەبێ هەرسێکمان پێکەوە لەسەر سندوقی فڕێ دەین و ئەوسا نانەکەمان دەست دەکەوێ و پێکەوە تێر ببین. ئێستا باسی جیابوونەوەی ئازەربایجان و کوردستانێک نابێ بکرێ، ڕۆژی خۆی باسی دەکەین و بزانین دەبێ چۆن بێ. کاتێک نۆرە درا بە من وتم، مامۆستا ئەسکەندەری کارێکی کرد کە پیاو شەرم دەکا لە ڕووی ئەودا هیچ بڵێ، بەڵام دوو مولاحەزەم هەیە لە فیداکاری کورد دا، هەر فەرمووی قازیان، چونکە ڕەحیم لێرەیە و خاتری گرت، بەڵام ئەو سەدان کارگەرە کرماشانی و لوڕانەی لە بیر چوو، ئەو هەموو لاوانەی سابڵاغی هەڵبوارد کە لە پێناوی حیزبی تودەدا کوژراون، چەند شەو لەوە پێش چوومە ئۆپێرای کۆرئۆغڵۆ، هاوکارانی دەستیان ڕادەکێشا و سوێندی وەفادارییان دەخوارد. کوردێک هات جگە لە دەست ڕاکێشان چۆکی دادا و سوێندی خوارد. بەڵێ، کورد سوێندی وەفاداری لە لا زۆر پیرۆزە و هەرگیز پاشگەز نابێتەوە. هەزار ساڵ پتر بە سەد هەزاران پاڵەوانی کورد لە ڕێگەی ئیسلامدا خۆیان فیدا کرد. وتیان عەرەب و ئێرانی و تورک کە موسڵمانن هیچ قەدری کورد نازانن. کۆمۆنیستی زۆر باشە کە فەرقی نەژادی لەلا نیە زۆرمان بەو بانگەوە هاتین زۆرمان خۆمان بە کوشت دا ئەوە ئێستا دەبینین کوردی عراقی لە یەریوان قسە دەکا لێی دەپرسن کورد چۆنن کۆمۆنیستە بە گوناحی دەزانێ بڵێ کورد هەیە دەڵێ لە عراق جگە لە عەرەب ئەرمەنی و تورکمان هەن کە زۆر حالیان خۆشە لێرەش جەنابی ئەسکەندەری دەفەرموێ، جارێ باسی ئازەربایجان و کوردستان مەکەن، وەختی نییە. من دەڵێم، نا، هەر ئێستە وەختە. با بڵێین ئەگەر نانمان لە بن کابرای لاسار دەرێنا، هەر کەس بەشی خۆی پێ دەگا، ئەوسا ئەگەر زانیان کەس تەما دە بەشە نانی ئەوی تر ناکا، پێکەوە لەسەر سفرەیەک دادەنیشین، بەڵام ئەگەر یەکێک دە بەشی ئەوانی تر ڕۆ بێ، حەقیان هەیە نانی خۆیان بەرن و هەر کەس لە ماڵە خۆی بیخوا. کە عەدالەتیش هەر ئەمەیە. بوو بە هەرایەک لەو کۆڕەدا. دەیان گوت، هەژار ڕاست دەکا. دەمانەوێ بەشتمان هەر لە ئێستاوە دیار بێ. نامانەوێ توودەش وەک شا بەشمان بخوا. لە پاش تەوابوونی قسان و دیتنی فیلمی ئارشین ماڵاڵان مامۆستایانی تودا هاتنە ژوورێک کە ڕەحیم و من لەوێ بووین ڕەحیموتی من دەڕۆم من مامەوە و ئەوان مەرحوم خالید بەگداشیش هەر ئەو فەرمایشتەی دەفەرموو. رادمەنش وتی، بۆ؟ خالید بەگداش مرد؟ منیش وتم، ئەدی! ئەگەر نەمردووە کوا؟ مامۆستا گیان! رووپەڕی مێژوو هەڵدەوە. هەمیشە عەشایەری غەرب سەربەخۆیی ئێرانی پاراستووە. ئەو عەشایەری غەربە ئێمە پێیان دەڵێین کورد، ئێستا زۆر تینووی ئازادین. ئەگەر ئێوە بە هیچیان نەگرن، ئەمریکای و ئینگلیز بیانەوێت تەشقەڵە بە دەوڵەتی ئایندەی توودە بکەن هەر بەوانە کە تۆزێک دڵخۆشیان بکەن هەڵتان دەدێرن. لەو گوێ بە کورد نەدانە هەزاران قاسملووتان لێ پەیدا دەبێ، ئێوە ئێستا تەنیا کەچە ڕادیۆیەکتان لە بوڵغار هەیە، بەرنامەی بە فارسی و ئازەری هەیە. بەشێکی عەشایەری غەربی تێدا نییە کە هیچ نەبێ بە درۆ دڵخۆشی کورد بدەنەوە. هەر لە بیریشتان نییە کورد هەیە. بە جواب هات و وتی، لە ڕادیۆی پەیکی ئەراندا نە وەختی زیادیمان هەیە نە گویندەمان هەیە. منیش وتم، قسە بۆ منداڵ دەکەی، لە سەعاتێک فارسی چارەگێک و لە سێ چارەگ ئازەری پێنج دەقیقە ببڕن، ئەوە وەختی فەننی، کوردی بێژیش هەزار بێکار لە ئەوروپا هەیە بە حەقێکی نەمر نەژی کارتان بۆ بکا، ئەگەر کەستان دەست نەکەوت من دێم بە نانەزگ قسەتان بۆ دەکەم. ئەویش وتی، باشە. حەول دەدەین ئەو گلەییەش لابەرین. ئەسعەد خۆشەوی کە لە مۆسکۆ دەگەڵ بارزانی لە ماڵێکدا ژیابوو گێڕایەوە، ڕادمەنش و ژنەکەی کە زۆر جوان بوو چەند جارێک هاتنە لای مەلا مستەفا و بوونە ئاشنا. لە نێوان پەردەی کۆبوونەوەکەدا میوزیک و ڕەقس و گۆرانیش هەبوو. سارا قەدیم وەفای بەناوبانگ کە ئەوسا تۆزێک پیر بووبوو، ڕەقسی کرد، گۆرانی وت، شەوێکیش چوومە ئۆپێرای لەیل و مەجنوونی فزوڵی کە ڕوبابە ناوی گۆرانیبێژ دەوری لەیلای دەگێڕا و بە دەنگی خۆشی خۆی دنیای ئیحیا دەکردەوە، جەعفەر خەندان ڕۆژێ زۆری تاریفی بابا تایەر کرد، بە تایبەتی ئەو بەیتەی کە دەڵێ. ئەگەر بام و سەری یاری نەدێری چرا هەر نیوە شەو ئایی بە خوابم؟ گوتم مامۆستا، شاعیری عاشق دەڵێن من خواردن و خەوم لێ حەرامە، بابە تەیار دیارە شەو تا ڕۆژ پرخەی هاتووە بۆیە خەونی بەیارەوە دیووە گوتی، ڕاستی بیرم لەوە نەکردبوو. لە حاڵی بێریا شاعیری تەورێزی زەمانی پیشەوەریم پرسی، گوتیان لێرە ببووە مەزهەبی. دەیانگوت دەبێ لە جێگەی کۆتەڵی ژەنەراڵ کیرۆف کۆتەڵی پێغەمبەر دانێن. بە تۆمەتی شێتبوون بەرەو سیبیریا براوە. شاری باکۆ لە سێ لاوە دەریا باوەشی پێدا کردووە. دەیانگوت ملیۆنێک خەڵکی تێدایە. کۆتەڵی کیرۆڤ لەسەر گردێک بەرەو دەریا چەقیوە، بەداخەوە گەنجەی ژیگای نیزامی کە بە گەنجەوی مەشهورە بە ناوی ئەو ژەنەراڵەوە کە لە شۆڕشدا فەرمانی قەفقاز بووە ناونراوە، ئێستا کیرۆفابادی پێ دەڵێن. باکۆ تا ڕەشەبای نەیە شارێکی خۆشە، بەڵام ڕۆژانی ڕەشەبا دەبێتە سندان و ژەهری مار، گۆیا ئەو ناوەش بادکوبە یانی بادەی کوتێیە. لە ئوتێلەوە تەلەفونم بۆ کابرای ئەرمەنی کرد کە سەڵماسی سەلامی هەبوو ئەویش وتی بەڵێ ئێستا دێم وتم دێیە چی سەلام و بڕایەوە دیتم هات وتی ئەو دەمانچەی بدەیە فیلم و یاقوتیش جارێ ساز نەبووە وتم هەتیو دەمانچە و یاقوتی چی بڕۆ وازم لێ بێنە لە ڕۆژێکی ڕەشەبای زۆر سەختا لە فڕگەی باکۆ خواحافیزیم کرد و هاتمەوە مۆسکۆ بەر لەوە باکۆ بەجێ بێڵم ئەو جۆکەتان بۆ دەگێڕمەوە ئەحمەدۆف ناوێک کە وەزیرێکی باکۆی بووتی ماڵمان لە گوندێکی نزیک تەورێز بوو من منداڵێکی هەش ساڵە بووم دەگەڵ بابم و خانەوادە هاتینە تەورێز سەری خۆمان بدەین شەو بوو ئەو زەمان دەبوو ناوی شەو بزانی دەنادەگیرای ئەمنییەک لەو سەری کووچەیەکەوە هەرای کرد گێلان کیم گێلان کیم واتە کێ دێت بابم گوتی ئاشنا ئەویش وتی ئیسمی شەب بابم کە ئاگا لە هیچ نا دەسە پاچە بوو لە خۆیەوە وتی تەبریز کابراوتی زڕت بیلمەدن تەهران واتە، زرت نەتزانی تاران. بابیشم گوتی، بەڵێ تاران. ئەویش وتی، ئافەریم، وەرن بڕۆن. جێگەی ئەم جارەم لە ئوتێل ئۆکراینا بوو کە وەک لەبیرم بێ بیست و سێ نهۆمە و من لە نهۆمی هەشت بووم. سەڵماسی خۆی گەیاندمێ. وتم، کوڕە هیچ شەرمت نەکرد قاچاغچییەتیم پێ بکەی؟ ئەو سەلامەت زۆری مانا هەبوو. ئەویش وتی دەی جا چ بوو چەمەدانی تۆ ناپشکنن تەلەگرافم بۆ سێدا ڕۆدین کۆلێدا هات و چوار ڕۆژ شێخی سنعانیم دەگەڵ خوێندەوە ڕۆژانی شەمە و یەکشەمە کە دەیان هزار مۆسکۆی دەهاتنە دەشت و چەم ئەگەر دەڵێن وەخت لە زێڕا لە مۆسکۆ وەخت لە خۆڵەمیێش بوو بە سەف ڕاوەستان بە بەر دووکانانەوە مەحتەل بوون لە ڕێستۆران تا خواردنت بۆ دێنن تاقەتی فیلی دەویست لە ئەوتێل دەیانگووت نیوەڕۆ چ دەخۆی لە بەیانیەوە بێڵێ گوایە تۆ هەرچی داوا دەکەی بە تایبەتی بۆت لێ ئەنێن ڕۆژێک دەگەڵ چەند کوڕێکی عراقی دانشجوودا لە ڕێستۆرانی ئوتێل ئۆکراینا زۆر چاوەنۆڕ بووین نان هەر نەهات هەر دەشیان گووت ئێستا یەک لەو کوڕانە گووتی خەتای منە خوێندنەوەی کتێبی چێشتی مجەوری هەژاری مکریانی تا بەشێکی تر دڵشاد و سەرفراز بژین.